شەهرەزاد وتی لەبەر دوکانەکەدا پیرێژن چاوێکی لە ژنە بارچاوەش داگرتووتی ئالەم بەر دوکانە دابنیشە ئێستا دێمەوە کوڕە بازرگانی دوکاندار کە سەیری ئەو جوانی کرد ئاخێکی بۆ هەڵکێشا و پیرێژنە چووە لای و پرسی، تۆ سەی حەسەنی کوڕی موحسینی بازرگانیت؟ کوڕەش وتی، بەڵێ، بەڵام چۆن ناوی من ئەزانی؟ پیرێژن وتی، خێرخوایەک پێی وتووم، ئەوەی دانیشتووە کچی منە. باوکی بازرگانێکی زۆر دەوڵەمەند بوو، مرد، ماڵ و سامانێکی زۆری بۆ بەجێ هێشتووە. ژیرەکان وتویانە بگەڕێ بە شوێن مێرددا بۆ کچەکەت و مەگەڕێ بە شوێن کچدا بۆ کوڕەکەت. ماری کاپ ئەمڕۆ نەبێت ئەم کچە دەرەوەی نەبینیوە منیش ئەمەوێ لە تۆی مارە بکەم هەژاربی دەوڵەمەند دەکەم لەبری دوکانێک دوانت بۆ کڕم کوڕەش لە دڵی خۆی داوتی هەمیشە ئەپارامەوە بووک بهێنم ئەوە ئێستا بووک و جوانی و دەوڵەمەندیم هاتوۆتە بەردەست سەی حەسەنوتی چاکت کرد کە منت هەڵبژات بۆ کچەکەت هەمیشە دایکم پێم ئەڵێ کوڕە شیرینەکەم ژن بێنە منیش ئەڵێم تاکو کچەکە بە چای خۆم نەبینم و بە دڵم نەبێ نایهێنم ئەم جا پیرێژن وتی هەستا با هەر ئێستا پیشانت بدەم کوڕە هەستا و هزار دیناری خستە گیرفانی و شوێنی کەوت لە دڵی خۆی داوتی ڕەنگە بۆ مارە بڕین پێویستم بەم پارێ بێ یا داوە بکە شتی بۆ بکڕم پیرێژن وتی دوور بە دوور شوێنم کەوە با نەزانێ کە سەیری ئەەکەی لە دڵی خۆشی داوتی دەرناچن لە دەستم بەخوا ئەبێت تۆش و ژنە بار چاوەش ڕوت بکەمەوە ئەمجا ئیشارەتی ژنەکەی کرد و شوێنی کەوت سەی حەسەنیش بە دوایانەوە ڕۆشتن تاک و گەشتە بەردەم دووکانی خومخانەیەک کە پیاوێک کاری تیاکرد ناوی حاجی محەممەد بوو حاجی کە گوێی لە زرنگەی پاوانەکانی ژنەی بارچاوەش بوو، ژنە و کوڕە بازرگانی بینی، هێندەشی زانی پیرێژنێک لای دانیشت و سڵاوی لێ کرد، ئەمجا لێی پرسی، تۆ حاجی محەممەدی خومچیت؟ ئەویش وتی، بەڵێ ئەوم، چیت لێم ئەوێ؟ وتی خێر خوایەک منی ناردۆتە لای تۆ هەروا سیر بکە ئەویان کچمە و ئەوی تر کوڕمە بەدەستی خۆم بەخێوم کردوون سامانێکی زۆرم تێدا خەرج کردوون بە دار و پەردوو و خانوێکم پێکەوە نابوو بەنایەک پێی وتم نەنەگیان ئەم کوختەیە چۆڵ بکە با نەڕوخێت بەسەردا کە دەستێکت پیا هێنا و چاکت کردەوە ئەو کاتە بچۆ ناوی منیش بۆ شوێنە گەگەڕام کە بگوێزمەوە ناوی تاک و خوا دەروێکم لێکاتەوە ئیدی ئەو بوو خێرخوایەک ناوبانگی تۆی بۆ هەڵدام جا داوات لێکم بەڵکو جێی ئەو کوڕوکشەم بکەیتەوە تا ئەو کوختەیە چاگەکەمەوە حاجی خمچی لە دڵی خۆی داوتی نانم کەوتۆتە ڕۆنەوە حاجی خمچی وتی بەڵێ خانووی چۆڵم هەیە بەڵام نایدەم بەلادێ و خاوەن ئاژەڵ دەلیلە وتی کوڕی خۆم ئێمە بۆ مانگێک ئەو پەڕی دوو مانگ تێیدا ئەمێنینەوە تاکو ئەو خانووە تعمیر ئەکەینەوە کە تەواو بوو ئەچینەوە ناوی کوڕەکەم گەر میوانداریش بیت ئەوە ماڵ ماڵی خۆتە میوانەکانیش ڕێزەگرین حاجی محەممەدی خمچی کلیلێکی گەورە و کلیلێکی بچووکیدایە پیرێژنوتی گەورەکەیان هی خانوەکەی و خوارەکەشی کلیلی هۆڵەکەیە. کە وەری گرت چووە ژوور. ژنەکەی بارچاوەش بە دوای دا و سەی حەسەنیش بە دوایان دا. دەرگای هۆڵەکەی کردەوە وتی، کچە شیرینەکەم! ئەمە شوێنی پیرەی وەبەرهێنە، بڕۆ دابنیشە و خۆت بکەرەوە تاکوو ئەگەڕێمەوە لات. ژنەکە چووە ژوور. شەهرەزاد وتی ئەمجا کوڕە بازرگان هات و پیرێژن پێشوازی کرد و پێیوت بە قوربانی سرد بم بڕۆ لەو هۆڵە چاوەڕێ بکە ئێستا کچەکەم ئەهێنم ئەو چوە هۆڵەکە پیرێژنەش چوە لای ژنی بارچاوش ژنە پێیوت زۆر حەزەکەم پیرەی وەبەرهێن ببینم پێش ئەوەی ئێرە قەرەباڵغ ببێ پیرێژنە وتی کچە شیرینەکەم ترسی تۆمە ژنەوتی لە چییە ترسی وتی کوڕێکی جێلی لێیە دەمڕاستی پیرێوە بەرهێنا هاوین و زستان لێک گوێ ناکاتەوە ئەم لاوە هێڕە کە کچێکی وەکو تۆ مناڵ و ناسک دێ بۆ خزمەتی شێخ ئەکەوێتە ئیشارەت و گوێخوراندن و دەمجوڵاندن جاری وا هەیە یەخەی خۆی بۆ دادڕێ تۆیش هەرچی زێڕ و ئاڵتون و زیو و مرواری هەیە بیخە سەر پۆشەکەت و بیدە بە من، نەبادا بیدزن یان ون ببێ کچە شیرینەکەم. کە زیارەتەکە تەواو بوو ئەتدەمەوە. ژنەی بارچاوش هەموو پارچە ئاڵتونەکانی خستە دەسڕۆکەیەکەوە دایە دەست دەلیلا. ئەیژووتی ئەمانە ئەخەمە سەر ڕانی پیری وەبەرهێن تاکوو بەرەکەتاوی ببن. ڕۆشت و لە ژێر پلیکانەکاندا شاردیەوە ئەمجا چووە بۆ لای سەی حەسەن ئەویش بە پیرێژنەکەی وت کوا کچەکە تاکو بیبینم پیرێژن دای بە سنگی خۆیدا کوڕ پرسیەوە چییە؟ پیرێژنە دەلیلەوتی بەو خویە کوڕەکەم دەرودراوسێ پرسیان ئەم لاوە قۆزە چیەکە لە ماڵی ئێوە؟ وتم، ئەوە زاوەمە، کچەکەی خۆمم پێ داوە. حەسوودیان پێ بردم. لە کچەکەمیان پرسی، بۆچی دایکت هێندە بە بەخێوکردنتەوە ماندوو بووە تاکوو خۆی بە شووت بدا؟ نەخوازەڵڵا کوڕێکی گەڕیش. منیش سوێندم بۆ خوارد تاکوو نەتبینێ شووت پێ ناکا. کوڕەش وتی، حەسوودان بە لەعنەت بن. هەر دوو مەچەکی تا ئانیشکی هەڵماڵی ئەدووت زیوی بریسکەدارن. ئەمجا وتی، بابێت مەچەکانم ببینێ منیش وتم جلەکانی تریش لاب بە ئەویش تەنیا دەرپێ کورتێکی هێشتەوە لە بەریدا پیرێژنە بە هزار دینارەکەەوە جلو بەرگەکەی بردووتی لە شوێنێکی باشدا بۆ تەڵەگرم ئەم بەرگانەشی برد و لەسەر زێڕ و زیوەکەیش نەبار چاوەش داینا ئەمجا هەموو شتەکانی هەردووکیانی خستە بخچەیەکە و لێیدا و دەرگای لەسەر داخستن و ڕۆیشت کە هاتە خوارەوە چوە لای کابرای خومچی سەیری کرد چاوەڕوانی کە کە بینی وتی پیرێژن خواب بکە باڵەخانەکەیان بەدڵ بوو بێ دەلی لەوتی خێری پێوە بێ ئەوە بەنیازم بچم حەماڵ بگرم تاکو و شتومەکەکانی پێ بگوێزمەوە ئێرە مناڵەکان وتیان چێشمان بۆ بهێنە بەگۆشتەوە حاجی جان ئەوە یەک دینار بیگرە و بڕۆ خێری خۆت خواردنێکیان بۆ ئامادبکە بگۆشتەوە خۆیشت بچۆ سەرەوە لەگەڵیان بخۆ حاجی محەممەدی خومچی پرسی ئەی چێ ئاگای لە خومخانەکەم بێ ئاخر بەرگی خەڵکی تایە پیرێژنوتی خوشکی خۆت هەستا و چوو بەلای قاپ و قاچاخ و تەباخەوە تاکو خواردن دروست بکە شەهرەزاد شەهرەزاد وتی لەو لایشەوە پیرێژنە دەلیلە کوڕی خمچی بان کردوتی بڕۆ بۆ لای باوکت تا نەگەڕێتەوە ئێرە بەجێ ناهێڵم ئەمجاچوو حەماڵێکی بانکرد پێیوت بڕۆ کەرەکەت ئامادە بکە ئەم کوڕەم خاوەن قەرزەکان کردویانەتە سەری منیش بۆ ئەوەی نەگیرێ لە پۆلیسخانە شتومەکەکانی لە کەرەکەی تۆ بارەکەم و ئەی دەمەوە بە خاوەن قەرزەکان حەماڵیش کە ماوەیەکی زۆر کاری نەکردبوو سوپاسی خوای کرد پیرێژنەش دینارێکی دا دەست وتی جارێ ئەمە بگرە بەو شێوەی هەموشتە بە نرخەکانی خومخانەکەی کۆکردەوە و بردی بۆ خۆی دوای ئەوەی جاجمێکی دا بە سەرباری کەرەکەدا بردیەوە بۆ ماڵی خۆیان زەینەبی کچی لی پرسی هاچیت کرد دایکی وتی هەرمە پرسە دەستی چوار کەسم پێکەوە بڕیوە ژنی بارچاوەش و کوڕە بازرگان و حاجی محەممەدی خۆمچی و حەماڵی خاوەن کەرەکە ئێستاش هەموو شتەکانم بەکەرەکە هێنایەوە کچەکەشی وتی باشە دایجان کەس نەمابوو لە شارەکەدا ڕووتی بکەیتەوە، ژنی بارچاوەشی پۆلیس نەبێ، یان پارەی ئەو کوڕە بازرگانە نەبێ، یان شتومەکی خومخانەی خومچی، یان کەرەوان. دایکی وتی، ئای کچەکەم، ترسی کەسیانم نییە، کەرەوانەکە نەبێ، چونکە ئەو حەماڵە ئەمناسێتەوە. لەو لایشەوە کابرای خومچی چێشت و گۆشتەکەی دا بە خزمەتکارێک و خستییە سەر سەری و بەرەو خومخانە، کە چووە ژوورەوە سەرنجی دا کابرای حەماڵ خەریکی شکاندنی سندوقی ناو خۆمخانەکەی و چەند کون و کەلەبەری خستۆتە سندوقەکانەوە یەک جل و بەرگ و قوماشی خۆم کراو نەماوە کە ڕوانی چووە بەردەمی حاجی خمچی وتی سوپاس بۆخوا کە سەلامەتی تو هیچت لێ نەهاتووە دڵم هەر لای تۆ بوو حاجی قمچی پرسی ئەم دوکانە بۆچی ڕوتکراوەتەوە و هیچی تیان هەماوە حەماڵەکەوتی پۆلیس نووسراوی کردوتە سەر و دەستی بەسەر خۆمخانەکەت داگرتووە بە بیانووی ئەوەی کە گوایە ئیفلاس کردووە قەرزاریت حاجی خمچی پرسی چێ ئەمەی پێوتی ئەوێژوتی دایکرد هەر ئەویش فەرمانی بە من دا کە ئەو سندوق و شتانە بشکێنم لە ترسی ئەوەی کە لیژنەی پشکنەر هاتن نەڵێن شتی بە نرخی تایە و دەست بەسەر خۆم خانەکەدا بگرن ئەویش تووڕەبووتی خەجاڵت بن زۆر دەمێکە دایکە مردووە ئەمجا حاجی بە هەردوو دەستی دای بەسەری خۆی داوتی هاوار بە ماڵم کاوە جلوبەرگی خەڵکەکەیان برد جا چۆن وەڵامی ئەو خەڵکەم بۆ ئەدرێتەوە لەو لایشەوە لە خۆێ داو ئەیوت باوکە ڕۆ کەرەکەم تیاچوو جا ئیتر چۆن حەماڵی بکەم؟ ئەمجا خومچی یەخەی حەماڵەکەی گرت و بەر مشتە کۆڵەی دا وتی بڕۆ کەرەکەم بۆ بێنەوە. خەڵکێکی زۆریان لێ کۆ بۆوە یەکێکیان پرسی ئەرێ وەستا محەمەد چی ڕووی داوە؟ حەماڵی کەرەوان وتی با من بەسەرهاتەکەتان بۆ بگێڕمەوە. ئەمجا لە نووکەوە کەوتە گێڕانەوەی بۆ خەڵکەکە. وتی پێم وابوو سوپاس مەکە، کە ئەم شتومەکانەی دووکانەکەیم شکاندووە کەچی کێشای بەسەری خۆی داوتی زۆر دەمێکە دایکم مردووە جا ئێستا منیش داوای کەرەکەمی لێکم چونکە بەهۆی دوکانی حاجیەوە کەرەکەمون بوو خەڵکەکە وتیان حاجی گیان دیارە تۆ ئەو پیرێژنە باش ئەناسی ئەگەرنا چۆن متمانەت پێکرد و خمخانەکەت خستە ژێر دەستیەوە حاجیش وتی بەو خوایە خەڵکی لە نایناسم ئەوەندە نەبێ هەر ئەمڕۆ باڵەخانەکەم بەکرێدایە خۆی و کوڕێکی و کچێکی تێیدان یەکێکی دی هەڵیدایە ئەو باڵتان بەملم کەرەکەوا لە ملی حاجیدایە وتیان بەچ حەقێک وتی چونکە ئەم حەماڵت داماوە بینیوێتی ئەم پیرێژنە هێندەی متمانەی حاجی خمچی هەبووە دوکانێک خستۆتە ژێر دەست ئیتر ئەم داماوەش لە دڵی خۆی داوتێتی جاکەرێک چییە یەکێکی تروتی حاجی تۆما دەم باڵەخانەیەکت بەکرێداوە بەو پیرێژنە گۆڕواایە پارەی کەرەکەی ئەم حەماڵەت داماوە بدەیت لەو لایشەوە سەی حەسەنی کوڕە بازرگان هەر چاوەڕێ بوو کچی پیرێژنە ببینێ هەر دیار نەبوو ژنی بارچاوەشیش چاوەڕێی کوڕە هێڕەی مامەشێخیەوە بەرهێن بوو ژنە هەستا بچێتە زیارت کوڕە بازرگان پێیوت وەرە بزانم دایکت لە کوێیە بابێت لە منت مارە بکە ژنەی بارچاوەژ وتی دایکم زۆر دەمێکە مردووە وەرە تۆیش پێم بڵێ تۆ کوڕە هێڕوگەلەکەی مامە پیرەی و بەرهێن نیت ئەم جاسەی حەسەنوتی ئەو پیرێژنە دەرکەوت کە دەست بڕە فێڵی لە من کرد و بەرگەکانم و هەزار دیناریشی بردووم ژنە بار چاوەشیش وتی کەوا تاڵتون و زێڕەکانی منیشی دزی و ڕۆیشت کوڕە بازرگان وتی ئەو هەزار دینارە و بەرگەکانم لە تۆ ئەوێتەوە بڕۆ دایکت بهێنە حاجی خومچی کە خۆی کرد بە ژووردا ڕوانی ژنە و کوڕە هەردووکیان ڕوتن هاواری کرد پێم بڵێن دایکتان لەکوێیە بەرگی بۆ هێنان و ئەمجا هەریەکە و بەسەرهاتی خۆی بۆ حاجی گێڕایەوە ئەمجا حاجی محەممەدی خومچی هاواری لێ هەستاوتی هاوار بە ماڵم چی وەڵامێکی ئەو خەڵکە خاوەن جل و بەرگ دزراوانە بدەمەوە حەماڵەکە ژووتی باوکەڕۆ جا من چی بکەم کەرەکەم دزرا کابرای خومچی لە تۆمەوێتەوە خومچی وتی تاوانبار پیرێژنە دەست بڕەکەیە بێت یەخەی ئەو بگری کوڕە بازرگانی ژووتی زۆر عیبە بۆ تۆ کە ئێمە پۆشتە و پەرداخاتی نەماڵەکەت ئێستاش بە ڕووت و ڕەجاڵی بێینە دەرەوە. حاجی ناردی جلوبەرگی هەردووکیانی هێنا و پۆشتەی کردنەوە و ڕەوانەی کردن. حاجی محەممەدی خومچی بە کوڕە بازرگانی وت، پیاوی چاک بە یارمەتیم دە با بگەڕێین بە شوێن ئەو پیرێژنە دەستبڕەدا. کەرەوانی حەماڵی شوێنیان کەوت. لە ڕێگا بڕیاریان دا هەر دۆزیانەوە بیبەن بیدەنە دەست والی، بۆیە چوون بۆ لای والی، ئەویش لێی پرسین، چیتان ئەوێ؟ ئەوانیش هەرچیەکیان بەسەر هاتبوو بۆیان جێڕایەوە والی ژووتی شار پڕە لە پیرێژن بۆمان نادۆزرێتەوە ئێوە بیگرن یان شوێنی دەستنیشان بکەن ئەوانیش هاتنە دەر و کەوت نەگەڕان بە شوێنیدا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی حەوت سەد و چوار. بەسەرهاتی دایکی زەینەبی دەستبڕ و کوڕی شابەندەری بازرگان و جوولەکەکان. کچەکەی وتی دایە گیان ئەوە کارێکی گرانە، دایکی وتی بەڕاستە، کچەکە من وەکو دەنکە پاقلەی نەکڵۆک وام، چەند بخرێمە ئاوە ناخوسێم. هەستا و بەرگی کارەکەرانەی ماڵە دەوڵەمەندانەی لەبەرکرد و کەوتە گەڕان بۆ دۆزینەوەی کار. گەیشتە کۆڵانێک ڕوانی فانۆسێکی زۆر داگیرساوە، فەرش بەڕێوە ڕاخراوە، دەنگی تەپڵ و دەف ئەبیسرێ. کچێکی بینی مناڵێکی بەسەر شانەوە بوو بەرگی جوانی لەبەرکرابوو نەخشی زێڕینی تیا چنرابوو کڵاو قوچێکی لەسەر نرابوو کە گۆی مرواری تێکرابوو ئەو مناڵە زریزێکی زێڕینی لە ملدا بوو کواڵوانێک بە سەرشانەکانی دادرابوو کە قەیپە بوو ماڵەکە ماڵی شابندەری بازرگانی بەغدایی بوو ئەو ڕۆژە خانووکان سواغەدا ئێدی خانووکە تەواو بوو شابەندەر نۆبەرەکەی کچێک بوو مارە بڕابوو دایکیان کۆمەڵێک ژن و کەنیزەکی لە دەور بوو کە هات وەچوو مناڵەکە بە شوێنی داگریا دایکە کەنیزەکێکی بان کردوتی ئەو مناڵە بگرە و بڕۆ بیلاوێنە تاکو و میوانەکان بەڕێکەم پیرێژن چوە لایە وتی ئەم ئاهەنگە بۆچیە جێڕن کەنیزەکە وتی ئاهەنگی مارەبڕینی کچی خاتوونەکەمە. ئەمجا لە دڵی خۆیدا وتی دەلیلا ئەو مناڵە لەو کەنیزەکە وەرنەگری بە کارەکەرت دانانێم. ئەمجا پارچە پارەیەکی زەردی دەرهێنا. کەنیزەکەش نەزان بوو. بانگی کرد وتی بڕۆ ئەم دینارە بدە بە خاتوونەکەت و بڵێ، دایکی خێر سڵاوت لێکات و ئەم دینارەی بۆ کچەکەت ناردووە. دوای کەمێکی دی خۆی و کچانی دێن. کەنیزە کەوتی نەنە گیان ئاخر ئەم ناڵە کە دایکی ئەبینێت بۆ یەگری پیرێژ نەژوتی مناڵە بدە بە من تاکو دەیتەوە کەنیزەکە بە قسەی کرد و ڕۆیشت پیرێژنەی پیلانجێر مناڵەکەی برد و هەرچی زێڕوزیوە پێوە بوو لی کردەوە مناڵەکەی برد و ڕۆیشت بەرە و گوزەری زێڕنگەران چاوی بە دوکانی زێڕەکاندا گێڕا ئەمجا لە دڵی خۆی داوتی وا چاکە مناڵە ببم ببارم تەلای ئەم جولەکە زێڕنگەرە دای بنێم ملوانکەیەکی زێڕی هزار دیناری پێ بەم بۆ خۆم زێڕنگەرە جولەکەش کە سەرنجی مناڵەکەیدا بە شانی پیرێژنەوە زوو ناسیەوە ئەوە کوڕی شابندەری بازرگانە ئەم جولەکە زێڕنگەرە هێندە چاوچنۆک بوو بەغیلی بەو دراوسێ دووکانەی ئەبرد کە زێڕی ئەفرۆشت زۆریش دەوڵەمەند بوو کە پیرێژن چوە دوکانەکەیەوە جولەکە لی پرسی فەرمو چیتەوێ پیرێژنەش زووتر ناوی جولەکەی لە دراوسێ دوکانەکەی پرسی بوو بۆیە پرسی تۆ ئەستا عەزرەی جولەکەیت ئەویش وتی بەڵێ ئەمجا پیرێژن وتی خوشکی ئەم مناڵەی پێمە کچی شا بەندەری بازرگانە ئەمڕۆ ئاهەنگی مارە بڕینێتی ئێستاش پێویستی بە چەند پارچە زێڕ هەیە بەڵکو دوو پاوانی زێڕ و دوو تاک بازم و ئەڵلقەیەکی مرواری و ئەڵلقەیەکی زێڕم بدەیتێ بای هزار دینارێک زێڕی لە وەرگرت ئەم جاوتی وەستاجان ئەم زێڕانە ئەبەمەوە بۆیان هەرچێکیان بەدڵ بوو هەڵی ئەگرن و پارەکەیم ئەدەنێ تاکو بیدەم بە ئێوە ئەوەی تری دێنمەوە جا ئەم مناڵە بە بارم تەلای تۆ دانێم تاکو پارەی زێڕەکانت بۆ دێنمەوە جوولەکە کەوتی زۆر باشە زێڕەکانی برد و ڕۆشتەوە بۆ ماڵی خوێن دوای حەوانەوە زەینەبی کچی پرسی چیت دەستکەوت لە کارەکەرێنی پیرێژنە دەلیلە وتی، پیلانێکم گێڕا، کوڕی شابەندەری بازرگانی بەغدام ڕووت کردەوە، ئەمجا مناڵەکەیشم بە بارمتەی هەزار دینارێک لە لای جولەکێکی زێڕنگەر دانا. کچەکەی، کە ئەمەی لە دایکی بیست وتی کەوابوویدی ناوێریت خۆت لە شاردا دەربخەی. لەو لایشەوە کەنیزەکە چووە لای ژنی شابەندەر وتی، خاتوون دایکی خەیریە سڵاوت لێکا. دڵخۆشە بە دڵخۆشیتان ڕۆژی گواستنەوەی کچەکەت دێن و دیاری تری بۆ دێنن ژنی شابندەر پرسی ئەی مناڵەکەی دام بە تۆ پێت بێکوە کەنی زەکەوتی لەبەرەوەی کوڕەکەت بۆت نەگری لای پیرێژنەکەت دامناوە کە ئەم پارەی نردووە ئەم جا دەستی برد پارە زێڕەکەی دایە دەست گەورە گۆرانی بێژی ئاهەنگەکە کە دایکی مناڵەکە زەردە مسینەکەی بینی وتی بچۆ مناڵەکەم بۆ بێنە کەنیزەکەکە بە پەلە گەڕایە و ئەو شوێنەی تێیدا مناڵەکەی دابوو بە پیرێژنەکە سەرنجیدا نە پیرێژن و نەمناڵەکە دیارنین ئەم جازری کاندی خۆشیان لێبوو بە ناخۆشی شابندەری مێردی ژنە پەیدا بوو کە پرسی ژنەکەی هەموو شتەکەی بۆ جێڕایەوە ئەمجا هەموو دەستیان کرد بە گەڕان تاکو شابەندەر کوڕەکەی لای زێڕنگەرە جولەکەکە دۆزیەوە سەیری کرد هەموو زێڕەکانی لێکراوەتەوە شا بەندەری بازرگان لە خۆشیەوەی کوڕەکەی دۆزیوەتەوە هەرنەی پرسی کوا زێڕەکانی ئەم مناڵە کە خەریک بوو مناڵەکە بەرێتە دەرەوە لە دووکانەکە جولەکە کەوتی خوا سکاڵام نەگاتە بەردەم خەلیفە شا بەندەر پرسی ئەمە چی ئەگەێنێ جولەکە؟ ئەویش وتی ئاخر قوربان ئەو پیرێژنە بایی هەزار دینارێک پاوانە و بازنگ و زنجیری زێڕی برد و ئەم مناڵەی بە بارمتە لای من دانا گوایە پارەکەم بۆ دێنێت و مناڵەکە با گەر نەمزانیبا ئەمە مناڵی تۆیە بە بارمتە وەرم نەئەگرت بازرگانە کەوتی کچەکەم پێویستی بە زێڕ و زیوی تۆ نییە هەر ئێستا ئەو زێڕ و زیوەم بدەوە کە بەم مناڵەوە بووە و ئێستا لێی داماڵراوە. ئەمجا جولەکە قیژاندی وتی، موسڵمانینە فریام کەون. خاوەنکەری حەماڵ و حاجی محەمەدی خمچی پەیدا بوون، هاتنە قەرەباڵغیەکەوە و بەدەم گەڕانەوە بۆ پیرێژنە دەلیلە لێیان پرسین، ئەم دەنگە دەنگەتان لە چیە؟ ئەوانیش بەسەرهاتی خۆیان بۆ گێڕایەوە حاجی خومچی وتی کوڕینە ئەو پیرێژنە دەستبڕە دەستبڕ با بە شوێن ئەودا بگەڕین شا بەندەری بازرگان وتی مادام مناڵەکەم بە سەلامەتی دەستکەوتوتەوە قیر و سیابا زێڕ و زیوەکەش نەدۆزمەوە بە قوربانی خۆی بێ جولەکەی زێڕنگەریش لەو سیانەی پرسی ئێستا ئێوە بۆ کوێچن وتیان بەڕاستی ئێمە بە شوێن پیرێژنەدا گەڕین ئەوێژ وتی کەوابوو منیش لەگەڵ خۆتان ببن ئەم جا پرسی باشە کەستان پیرێژنەکە ناسێتەوە حەماڵی خاونکەر وتی بەڵێ من ئەی ناسمەوە ئەم جا جولەکە پیلانی گەڕانی بەم شێوەیە بۆ دوانەکەی تردانە ئەگەر هەرسێکمان پێکەوە بۆی بگەڕین پێمان نەزانێت و لە دەستمان هەڵدێ وەرن با هەریەکەمان بە جیا بۆی بگەڕێین سەر تاشخانەکەی حاجی مەسعودی مەغریبی بەناوبانگ ئەکەینە جێژوان زوو زوو لەو دوکانەدا یەکتر ئەبینین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەم بوو.